گوێگرانی ئازیز و خۆشەویست لاوان لەبێت خۆشحاڵین لە بەشی سیوشەشی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتان فەرمونون هاوڕێمان بن. هەژاری موکریانی لە گێرانەوەی ژیاننامەی خۆیدا لەو کاتەی کە ماڵ و خێزانەکەی پاشدابرانێکی زۆر لە ئێرانەوە دێنە شاری بەغدا و پێکشاد دەبنەوە لە وەصفی سۆز و عاتفە و هەستی پڕ لە خۆشەویستی و نەرمونیانی ژناندا دەڵێ دڵی ژن هەر ژنێک لە نەرمی و بەزەییدا دەریایەکی بێ بنە و بۆ هیچ مەلەوانێکی بیروەر و شارەزا پەی نەداوە و هیچ زانایەک لام وایە وەک هەیە پەی پێ نەبردووە. ئەو کەسانە بە بڕوای من زۆر ساویلکانە و نەزانن کە بە لایانەوە کەمایەتییە باوکی کچان بن و کوڕیان ئاواتە، لە سەرچاوەی بەزەو خۆشەویستی لا ئەدەن و دەم بە گەناوێکەوە ئەنێن کە هیچ کەسی تێراو نەکردووە. لە هەزار کوڕ بە دەگمەن هەڵکەوتووە کە بابی پیری پەککەوتەی خۆی بحاوێنێتەوە و بیلاوێنێتەوە، بەڵام قەت کچێک یان خوشکێکم نەدیوە کە دەربارەی کەسوکاری بێچارەی خۆی بێزاری نیشان بدا. خۆ دایک هەر باسی ناکرێ خودای بەزەیی ئەگەر هەبێ دایکە کە نە من هەرچی نوسەری کارامەی دونیایە ناتوانن سەد یەکی خۆشەویستی دایک بۆ عەولاد بخەنە سەر کاغەز یان بە دەم وەک پێویستە شیکەنەوە من براکانم عەبدوڵا و سادق کە هەردوکیان هەمیشە زۆریان خۆشویستوم وەک دەڵێن برای نمونە بون پاش ئاوارەییم مانگێک و دوو مانگ یادیان کردوم و دژ داماون. بەڵام پیاوانە خەمخواردن و گریانیان وەلاوە ناوە و مەردانە ملیان لە کار و خوێندن ناوەتەوە و بوونە پیاو لە ڕیزی پیاواندا. خوشکم نەوەک پیاو، وەک هەموو ژنی بە ڕوحم بۆ برای، ساتێک لە بیری نەچووم و ساڵەها بۆم گریاوە و من کە نێرینەم، هەمیشە لەو فینگە و مینگە تووڕە و عاجز بووم. وا دیارە ملم لە فەلسەفە بافی ناوە، کە هیچ لە دەم و کاوێژی من ناوەشێتەوە. کوێلەکە، خۆت چی و شۆرباوت چی؟ با باسی زبری پیاوان و بەزەیی و دڵنەرمی ژنان بۆ پیاوی ئاقڵ بەجێ بێڵین و بێمەوە سەر باسی ژیانە کڵۆڵەکەی خۆم. پێشینان وتوویانە، پیاو فەعلەیە و ژن بەنایە. بەنا خانوو دروست دەکا، فەعلە هەر کەرەستە بێنێ و کەس نەبێ بۆی لەسەر یەک دانێ، جگە لە وڵات پیسکردن و تۆز بەباکردن، شتێک دگۆڕێ دا نییە. چارەگە کیلۆیەک گۆشت، کەمێ ڕۆن و برنج، پیاڵە ماستێک و نانی بازاڕ کە سێ جەمە سێ کەسە پێمان ڕادەبوارد، بایی ئەو تەنیا جەمەی نیوەڕۆ نەبوو کە بە سەڵتی لە چێشتخانە دەمخوارد، ئێواران کە هاتمەوە میوەیەکیشم دەکڕی. دەرامەتەکەم هەر وەک جاران ڕۆژانە لە شەش تمەن تا دە تمەن بوو، بەڵام بە نا بەم شوورە ماڵدارەکەم وای پێکدێنا کە پەزمەندەشمان هەبێ. سەهۆڵدانێکی تەختەم کڕی کە بۆ گەرمای بەغدا زۆر لازم بوو. وردە وردە پانکە کۆنێک و ڕادیۆ کۆنێکم لە هەڕاجە بازاڕ کڕی و هەروا بەرەو پێش دەچووین و ڕۆژ بە ڕۆژ تەیارتر و تێرتر دەبووین. کوڕەکەم زۆرم لێ نەبان و نامۆ بوو، هەر دەگریا. دەچمەوە ماڵی خۆمان. نیازی ماڵە مامی بوو. بە بێ من لە دایکی دەپرسی، ئەرێ ئەو کابرایە کێیە؟ زۆر کوردم دیبوون ژن و پیاو چل ساڵ لە بەغدا ژیابوون و فێرە عارەبی نەبووبوون خوایە ئەم ژنەم دەبێ بە چنگ عەرەبیەوە چۆن پێوە بێ کەچی ساڵێکی تێوەڕ نەسوڕا وای فێر بوو کە وەک هەموو ژنە بەغدای دیکە بۆ خۆی دەچووە بازاڕ و کەرەستەی ماڵی دەکڕی و زەحمەتی بازاڕچوونی هەموو ڕۆژەی لە کۆڵی من کردەوە پێم وت دەی وەرە دەرس بخوێنە وتی های تازە بە سەری پیری؟ بە هەزار چەقە و پاڕانەوە لە چەند شەودا جارێک دەرسێکی لە لادە خوێندم، کەچی بەو هەموو بێزاری لە خوێندنیشەوە فێری کوردی خوێندنەوە بوو. محەمەد لە سابڵاغ دەبەر خوێندن نرابوو، بە ڕواڵەت پۆلی یەکەمی تەواو کردبوو، بەڵام هەر دەتگوت خۆمم بە منداڵی، گێل و نازیرەک، تەنانەت حروفیشی نەدەناسی، وام کرد حروف بناسێ، لێکیان دا. وشەی کوردی وەخوێنێ، چیرۆکی قۆڕی مناڵانەی سەیرم بۆ دەنووسی و پێم دەگو، پێیان پێ دەکەنی و خۆشیانی گەرەک بوو، لە کوردی خوێندنەوە ڕاهات. ئەوجار بە نیوە کوردی نیوە عارابی بەغدایی شتی سەیرم بۆ دەنووسی، لەویش چاوی کرایەوە. لە بیرمە جارێک دەستی بە ڕادیۆکە برد، دایکی دەستی گرت، پێی وت. ڕۆڵە گیان بابت ئەو هەموو ڕەنجە ئەدا نەوەک ڕادیۆکە بشکێ بۆی ناکەڕێتەوە منیش وتم لێی گەڕێ بیشی شکێنێ خەم نییە پەیدا هەر دەکەمەوە کەسێ لە کوێستانەوە بگاتە بەغدایە و نەخوازە هاوین بێ واوەی لایە مەعسوم لەگەر من وەک بەچکە کوێلکەی سوورە ساقە هەردەمی پێکدادەدا زۆرم بەزە بەو خێزانەمدا دەهاتەوە. ساڵی دوایی دەگەڵ ماڵی عەبدوڵا عەلی کانی مەرانی، هاوین، چووینە شەقڵاوە. باغێکمان بە ناوی کانی گەڕۆ و بە میوەوە بە چاردە دینار گرت و خۆمان لە گەرما دزییەوە. دوایی بە گەرماشی عادەت کرد و دەیگوت ماڵە خۆم بە جێ نایەڵم. لە هاوینی هەزار و نۆ سەد و پەنجا و پێنج دا منداڵێکی ترمان لە شەقڵاوە هاتە دونیاوە، ناومان لێ نا ئاگری کە ئێستا ناوی مستەفایە. چەندێک لە ماڵە شەوکەت ماینەوە. یەحیا چروستانیەکەی کە گوتم دەگەڵ حەمە ڕەشید خان لە بەغدا ئیمام تابور بە زاوابەندی لەوێ دەژیا، ڕۆژێک چاوی بە کتێبی دایک نوسراوی ماکسیم گۆرکی کەوتبوو، لێم کەوتبووە پرتەو بۆڵە، ماڵم گوێستەوە دەگەڵ وریا عەلی کە ئەو دەم ژنی هێنابوو، ماڵێکمان لە فەزوەت عەرەب گرت، پێم وت مامۆستا منیش کوردم ئەگەر کارێکت پێم هەبێ وتی برام دامە دەزانی منیش وتم کەم تا کورتێک وردەبەر دوو تەختەدامەی لە تاقەی پشت سەری هێنا وتی ئەرێ پێم بڵێ تۆ کەیفت بە شعری کوردی دێ وتم بەڵێ نالیم زۆر خۆش دەوێ بەداخەوە پاشان لێم دزرا. زۆر لە برادەران دەهاتنە سەردانم، ڕۆژێک مەلا شکور کە ئەو دەم ببووە دەبیر و کەیفی ساز بوو، وتی حیزبی پارتی وتویانە سێ دینار بدە، باربووی هەژار دەکەین، وتومە با لە خۆی پرسم، زانیم دەیەوێ منەتبارم بکا. وتم نا مەلا گیان، نەکەی بیاندەی. دڵیم خۆش کرد. لەو نەخۆشییە منداڵەکانم ناچار ببوون ماڵیان گواستبووەوە ماڵە خزمی ئاشنایەکم کە محەمەدی ئیمامی بوو، ژوورێکیان بە کرێ گرتبوو لە ئەحمەد ناوێک، ماڵەکە لە پەڕی بەغدا و نزیک مزگەوت و گۆڕی شێخ عومەر بوو، نزیک باتڵاغێک بوو، شەوانە لەبەر دەنگی بۆق گوێت لە دەنگی هیچ نایەبوو، مێشوو مێشوولەش باسی ناکرێ، قوڕی کۆڵانیش ورچی لێ دەچەقێ. لە بیمارستانەوە هاتمەوە ئەو ماڵە لە دوکانەکەمەوە زۆر دوور بوو ژوورەکەم لە نزیکتر گرت شەش یا حوت ماڵی دیکەش لەو حەسارەدا بوون بە ڕۆژ چەقە و هەرایژنان و بە شەو دەنگی حوت ڕادوێی بڵیند تا سەعات دووی شەو خەویی ئیسراحەت کووە سەگیش دەژیا و منیش دەژیام لەوێوە هاوین چوینەوە شەقڵاوە و ئیتر هەر ئەو دەمە و هاوینە دیسان لێم شێوا و تازە ماڵ و منداڵەکەم هاتبوون، جەلال بێتووشی کۆنە شەریکم لە حەپس ئازاد کرا و لەکار دەگەڕا، وتم، هەروەک شەریک بووین ئێستاش شەریکین، هیچم لێت نایە و بە شەریکی کار دەکەین. جا کە چووینە شەقڵاوە ئەویش دەگەڵمان هات و بەدەم هاوینەهەوارەوە عەکاسیشمان دەکرد. زەبیحی و قزڵجی لە محەلاتی عەبدوڵا شەریف گیران و خرانە گرتووخانەوە. زوو ئیقراریان کردبوو کە ئێرانین، ئیتر عەبدوڵا شەریف نەیتوانی بەریان دا. نزیک ساڵێک مانەوە و ئاغاکەیان زۆر مەردانە یاریدەی دەدان. دایاننەوە دەست ئێران کە ئەم چیرۆکەش ناخۆش نییە. سەردەمێک کە من شاگردی وەستا برایم بووم، قزڵجیش هاتوچۆی عەکاسییەکەی دەکرد و فێری ڕتوش و وردەکاری تر بووبوو، ڕۆژێک سەییدێکی جەحێڵی کەوانشۆڕ لە دووکانی وەستا ڕووی دە ئێمە کرد، وتی، برام! من ناوم سەید ئیبراهیم، لە بیرم چووەتەوە چیم، ئەگەر دنیا بوو ڕێگەتان کەوتە قەسری شیرین سەرم لێ بدەن، لە هەر کەس بپرسن دەمناسێ. عێراقی لە خانەقینەوە داویان بە پۆلیسی ئێرانی و ڕەسیدیان وەرگرتووە لەو ساڵە حەپس و زۆر لێپرسینەوەدا ناو تێکەڵاو بوون زەبیحی کە ناوی ڕواڵەتی قادرە سوورو لە پاش گیران گوتووی عەبدولڕەحمانی حەمەدەمینم ناوەکە بووەتە حەمەدەمینی قالە سووری سەعید ڕەحیمەکەی قزڵجیش کە دوایە بووەتە حەسەن عەلی بووەتە عەلی ڕەحیمی سەعیدی ئەم ناوانەش وەک دوو گوناهباری سیاسی لە دەفتەری سنووروانانی ئێرانیدا نییە ئەوانیش وەک ئەو هەموو بۆیاخچیانە حیساب کراون کە لە پەستا عێراقی دەیان دەنەوە بە ئێران. ئەوەشمان لە بیر نەچێ لەو چەند ساڵەدا زەبیحی و من زۆر باش فێرە عارەبی بووین بەڵام قزڵجی هەرچەند مەلا بوو عەرەبی ناو کتێبی زۆر باش دەزانی ئێستا و ئێستاش وەک لازمە فێری عەرەبی بەغدای نەبوو کە نەبوو ئەگەر قسەی دەکرد دەتگوت پیرەمەلای عەجەمە و لەسەر مینبەر ئەگەر قسەی دەکرد دەتگوت پیرەمەلای عەجەمە و لەسەر مینبەر ڕەوزە خوانی دەکا زۆر جار جوابی عارەبانی بە کوردی ئەدایەوە زەبیحی گووتی ئەو ڕۆژە کە دایانینەوە بە ئێران سەرهەنگێکی زۆر بێ شەرمی قسە قوت بازجووی لێ دەکردین بە منی گووت پێم بڵێن ئێوە چ کارێکتان کردووە کە دەوڵەتی هاوسامانتان توڕە کردووە ئەویش پێی دەڵێ جەناب ئێمە دەست فرۆشی ناوبازاڕ بووین بێ خەتاین پاشان سەرهەنگەکە دێتە گۆ دەڵێ، تا گاڵتەمان پێ بکەن دەیان بەنە قەسری شیرن و دەیان خەنە گرتوخانە ناوی سیدەکەیان بیر دەکەوێتەوە لە پاسەوانێک دەپرسن سید فلان دەناسی پاسەوان کوڕنووشێک دەبا و دەچێ بانگی ئەفسەرێک دەکا ئەفسەر دەڵێ بۆچیتانە ئەوانیش دەڵێن خزممانە ئەفسەر دەڵێ ئێمە خاک بەرپێ ئاغاین فەرموون پتان بەم، سەید کە تۆمەز شێخی ئەهلی حەقە و زۆربەی خەڵکی شار موریدێتی، دەڵێ بەڵێ خزمی منن، شیویان دەداتێ و ئەفسەر ڕادەسپێرێ کە زۆری ئاگا لێ بن و دێنەوە گرتووخانە، بەیانی ئەو ڕۆژە دەیانهێننە کرماشان. پێیان دەڵێن، کوێتان دەوێ بتان بەین ئازادن؟ زەبیحی گوتی لەسەر جادەی کن هەڵەبجە دەستم بۆ جێبێک هەڵێنا، سواری کردم، پۆلیسی ڕێگە لێم وشک کەوت، پرسی ئەوە کێیە؟ شۆفێر گوتی برامە. ئەویش پێی وت درۆ دەکەی. شۆفێر گوتی هەر سێک تەڵاقم کەوتبێ برامە و دەیبەمە سولەیمانی. نەجاتمان بوو. کابرای شۆفێر گوتی ئەگەر پرسیبای ناوی چییە، چم بگوتایە، خۆ هێشتا ناوت نازانم. لە سولەیمانی لە هەوەڵ کۆڵان خۆم بە ماڵێکدا کرد. ژنێک هاتە دەرەوە و پێم وت خوشکم، میوان ڕادەگرن، ڕۆژێک گوتیان ڕۆژێک گوتیان وەستا برایم گیراوە من و جەلالی شەریکم بڕیارمان دا هەر شەوە یەکێکمان بچینە ماڵی چیان ویست پێکی بێنین و لە پۆڵ پەکیان نەخەین شەوی هەوەڵ جەلال چوو نەهاتەوە ئەویشیان لە کۆڵانەکەدا گرتبوو ئێستاش نازانم بە چۆن ترس و لەرزێکەوە هەر شەو بە فێڵێ خۆم بە ماڵدا دەکرد ئێرە ستۆدیۆ سەباحە؟ بە عارەبی گوتم تێت ناگەم. هەر چاوم دەگێرا لە کوێوە هەڵێم، ئاخری دانیشت. هەر دەیهێنا و دەیبرد و دەیگوت، خوایە چار چییە، من عارەبی لە کوێ بێنم؟ گوتم تۆ چی؟ گوتی ئاغا من ئێرانیم. غەنی ڕایسپاردووم تۆ بمبەیە لای حیزبی پارتی. دەک سندانت لە سەری داغەنی بۆ دیاری بۆت ناردووم. شەو سەر ڕای ماڵی وەستا ئەویشم لە حەساری کازمینەوە بردە ماڵی نوری شاوێس. ڕۆژێک دوو پۆلیس لە دووکانەوە بردیانمە پۆستی ئیمام تەها لای ئەفسەرێک. کابرایەک زوڕ زوڕ دەگریا. ئەفسەر عەکسێکی نیشان دام. وتی دەیناسی؟ وتم بەڵێ. هەی دایکتان چاک بابتان چاک نەخێر بەهرەی نەدا خواوڕاستان ئەفسەر سەری بە تەوێڵەکەدا کرد و بەرەڵای کردم دیتم کوردێکی خانەقی نییە. چێشتی مجەوری هەژاری موکریانی تا بەشێکی تر و شەوێکی تر پێتان دەگەینەوە شەوتان ئارام ژیانتان شادومان.